سوپاستانەکەم چەند کەس لەئێوە ئەتانەوێ شاد و سەربەرز بن وە چەند کەس لەئێوە ئەتانەوێ کە هەم ئازاد و سەربەرز بن وە هەم شاد و بە ئومێد. زۆر سوپاس بۆ شوێنێکی گونجاو هاتوون من موعەزەمیم محمودی موعەزەمی. بەخێر بێن بۆ سیمیناری گوندی خوێ یان سیمیناری خراپتر لە مەرگ چیە بەخێر بێن ئازیزانی من جارجارێک ڕاوەستن و تەماشای قەفەس و گوندی خوێیەکەتان بکەن. پرسیار لە خۆتان کەن بڵێن من شایانی ئەمەم؟ من ئاوایی ئەبێ بژیم؟ من ئەبێ تەنها ئەوەندە خۆشحاڵ بم؟ بۆچی هاوسەرەکەم خۆشحاڵ نەبێت؟ بۆچی مناڵەکانم خۆشحاڵ نەبن؟ بۆچی دراوسێکان چێژ لە بوونی من وەرنەگرن؟ بۆچی من بۆ شارەکەم سوودمەند نەبم؟ بۆچی کاریگەری باش لەسەر وڵاتەکەم دانەنێم؟ من بەشم لە دونیادا چییە؟ بیڵێن. خەشایار و کووروش و داریۆش تەواو بوون. ئێوە چیتان کردووە؟ ئەوە دوو هەزار و پێنج سەد ساڵ لەمەوبەر بوو. ئەبو عەلی سینا و ئەوان کاتی خۆی هەبوون دەستیان خۆش بێ حافز و سەعدیش هەبوون ئێوە چی حافزی سەردەمی ئێمە کێیە سەعدی سەردەمی ئێمە کێیە زەکەریای ڕازی ئێمە کێیە خیامی ئەم سەردەمەمان کێیە ئێوەن بسم اللە دەست پێ بکەن باوکی من فڵان کەس بوو سوودی نییە ئێوە چیتان کردووە بسم اللە دەست پێ بکەن و دنیاش چاوەڕێی ئێوەیە. لەبەر بیرکردنەوەکەی نەوەک لەبەر زانستەکەی. ئێوە ئێستا خوێندەواریتان لە ئەبو عەلی سینا زیاترە لە زانستی پزیشکیا. ئێوە هەندێک شت دەزانن کە ئەبو عەلی سینا ڕۆحیشی ئاگادار نەبوو لێی. ئێوە زۆر لە ئەبو عەلی سینا باشتر ئەزانن. سەبارەت بە ئەستێرەکان ئێوە لە خیام باشتر ئەزانن. هەر ئێوە. ئێوە تواناتان زۆرە. هیچ شتێک ناتوانێ ڕێتان لێ بگرێ. مەترسن لەوەی کامڵ نین ئێوە مامۆستای پۆلی یەکەمی سەرەتاییتان خۆشەوێ بەڵام ئێستا ئەو مامۆستایە لە ئێوە زیاتر ئەزانێ نا بەڵام خۆشتان ئەوێت پەیوەندی بەوەوە نییە مەخوازن کامڵ بن مەخوازن لە سەدا سەد بن بیشکێنن ئەم سنوورە پوچ و وەهمیانە ڕێگەی خۆتان بکەنەوە ڕێگەی مناڵەکانتان بکەنەوە ڕێگەی وڵاتەکەتان بکەنەوە خەیاڵاتەکان بخەنە لاوە وەهمەکان فڕێیەن ئەمانە خەیاڵاتن ئەمانە وەهمن تارمایین وەک دێوەکەی عەلی بابا بوونی دەرەکیان نییە خۆمان دروستمان کردوون من و تۆ ئەتوانین ئەم کارە بکەین. ئێمە یەک جارەژین هەر کارەگەتانەوێ بیکەن لەم یەک جار ژیانەدا ئەبێ بیکەن. کەسێک لە یەک جار ژیانا ئەبێتە خاوەنی هەموو شتێک، کەسێکیش لەم یەک جار ژیانەیا هەمیشە موحتاجی ئەم و ئەوە. هەڵبژێرن کەسێک بن کە ئەبنە خاوەنی هەموو شتێک و یارمەتی ئەوانی تریش ئەیەن، بەسوودن بۆ کۆمەڵگەکەتان، لەو دەستەیەی یەکەم بن. چارەنووستان بگۆڕن، ئەوەندە ڕێگەی سادە بۆ دەوڵەمەند بوون و ساماندار بوون هەیە کە خزمەتە بەوانی تر نەوەک شەڕ بێت. سەردەمانێک وابوو ئەگەر تۆ دەوڵەمەند بوویتایە بەهۆی زەحمەتی کەسانی ترەوە بوو، ئێستا بەهۆی خزمەتکردن بەوانی ترەوە ئەتوانی دەوڵەمەند بی، بیل گەیتس خەریکە خزمەتەکات خزمەتەکات کاتێک پارە پەیا ئەکات ناتوانێت بەهۆی زەحمەتی ئەوانی ترەوە دەوڵەمەند بێت، ئەو زەمانە بەسەر چوو ڕێگە نوێیەکان فێر ببن. بۆچی لە گوندی خوێدا گیرمان خواردووە؟ بۆچی ئەترسین؟ ترس؟ ترس لە چی؟ گۆڕان نەناسراوەکان بۆچی لە مەرگ خراپترە پارە ئەیەین هەموو کارێک ئەکەین چونکە خودی مەرگیش گۆڕانێکە گوندی خوێ یان لە مەرگ خراپتر چیە لە زەینی ئێمەدا بوو مەرگ لە مەرگ خراپتر گۆڕانە واتە ئامادەین بمرین بەس نەگۆڕێین ئەڵێ کاکە ئامادەم بمرم بەڵام نەگۆڕێم یانی چی کەیە بێ بگۆڕێت؟ ئێستا. ئافەرین گۆڕاون کاتێک ئامادەن بگۆڕێن باشە بەڵام ئەمەوێ ئەمڕۆ ڕازێکی گەورەتان پێ بڵێم. ئەم ڕازە گەورەیەتان پێ ئەڵێم کە ئەگەر بتوانم بە جوانی تێتان بگەیەنم گۆڕان بەلاتانەوە وەک ئاو خوارنەوەی لێ دێت ئەوانەی من ئەناسن ئەڵێن مەحمود ئێمە تۆمان نەدیوە دوو ڕۆژ یەک هەفتە مانجێک یەک شێوە بیت هەر جارە جۆرێکیت و شتێکی تازە ئەهێنیت نەک ئەوەی شتە کۆنەکان باش نەبن ئەبێ ڕێگەی تازە بدۆزینەوە ڕێگەی باشتر بدۆزینەوە مەبەستم ئەمەیە وتمان ئێمە لە گۆڕان ئەترسین چونکە هاوتای مەرگە هەرواشە. کاتێک بیروڕای خۆ دەگۆڕیت، ڕەفتارت دەگۆڕیت، جلوبەرگ دەگۆڕیت، ئەمە گۆڕانە. مەرجی ڕاهاتنە، مەرجی بیروڕایە، مەرجی ڕەفتارە، مەرجی هەستەکانە. بەڵام ئێمە نامانەوێت بگۆڕێین. بۆچی نامانەوێت بگۆڕێین؟ من مامۆستایەکی ئینگلیزیم هەبوو لە کەنەدا، خانمێک بوو. دەبلیو لەگەڵ ئێچ و تەلەفوزی من ئاوا بوو ئەموت ڤێ ڤێر ئار یو لە کاتێکا خۆی ئاوا ئەخوێنرێتەوە وێر وێ وەکو چۆن کوردەکان ئەڵێن وێ دەبلیو ئاوا ئەخوێنرێتەوە بەردەوام دەمی ئاوا لێ ئەکرد و ئەیوت وێ وێ من پێ ئەکەنیم و ئەموت ڤێ ڤێ ئەیوت نەو نەو ڤێ نەو وێ وێ من وتم بۆچی ئەوەندە بەرگریەکەم لەبەرئەوەی من پێم وایە ئەگەر بڵێم هو ئای و مادە من ئیتر مەحمودی موعەزەمی نیم لەبەر ئەوەیە فێرنابم نەوەک نەتوانم فێر ببم ئەڵێن مازەر مازەر نا ماذا فاذا نا من ئەڵێم برازەر بەڕاذا پۆز لێ ئەیات دوو کەلیمە ئەزانێت ئەڵێ برادەر چیە من گۆڕاوم ڕێک ئەمەیە مەرجی تەلەفوزی هەڵە من پێم وایە کە کوشتومە نامەوێ بیکوژم برایان خوشکان کەسێتی کەسێتی پێناسەیەکی گشتیە کەسێتی ئەڵێن کۆمەڵەیەکە لە کردار ڕەفتار هەست و باوەڕەکان ئەو کاردانەوانەی ئەم کەسێتیە لە خۆی نیشانەدات بۆ نمونە ئەگەر ناکۆک بین هەندێک کەس پرسیارەکەن هەندێک کەس توندوتیژی ئەنوێنن هەندێک زویرەبن کەسێتی واتە ئەو کاردانەوانەی لە بەرامبەر بزوێنەرە دەرەکیەکاندا نیشانی ئەدەین. واتە ئەگەر من جلوبەرگەکانم بەم شێوەیەن، ئەگەر ڕۆژێک بمەوێت جلوبەرگێکی تر بپۆشم ناڕەحەتم. بۆ نموونە ئەگەر چاکەتێکی سوور لەبەر بکەم، قژم تاڵ تاڵ بکەم، عەینەکێکی وا لە چاو بکەم، پانتۆڵێکی تەسکی چەرم بپۆشم، ئەگەر ئاوایی بێم چی ڕوئەیات؟ من لەبەری ناکەم بۆچی واتە ئیتر من مەحمودی معەزەمی نیم ئەبم بە دیسکۆکان ها بەڵام پێتان بڵێم لەبەر یەکەم ئەگەر پێویست بکات و ببێتە هۆی دروستکردنی کاریگەری لەسەر ئێوە ئەیپۆشم لەبەر یەکەم بۆچی لەبەر ئەوەی پێناسەی کەسێتی لە مەکتەبی کەماڵدا شتێکی ترە. لە مەکتەبی کەماڵدا ئێمە ئەڵێین کەسێتی واتە شیاوێتی هەڵبژاردن. مرۆڤی خاوەن کەسێتی ئەو کەسەیە کە شتی باش هەڵەبژێرێ. کەسێک هەبوو شەڕم بوو لەگەڵیا لەسەر موڵکێک شەڕمان بوو. کەسێکی زۆر شەڕانی بوو ڕۆژێک چوو تفەنگێکی هێنا وتی ئەتکوژم. وتم تۆ من ئەکوژی؟ زۆر هەڵە ئەکەی مەگەر تۆ ئەتوانی من بکوژی؟ بە کورتی دەمم لێ کردەوە و دەستمان کرد بە شەڕەقسە. من ئەوسا خەریکی خوێندنی ماستەر بووم. وتی تۆ بۆ ماستەرە خوێنی ئاوا قسە ئەکەی؟ وتم ماستەر واتە لات و پووتێکی وەک تۆ زائیدەن بیست ساڵ خوێندن، ئێستە کامیان هەڵبژێرم؟ من خۆ بۆ ئەوە نەمخوێندووە تۆ غەدرم لێ بکەی پیاوی باش. من لوولتەکەم، من لێرە ڕانەوەستاوم کەس مافم بخوات. ئافەرین. کەسێتی واتە ئەوەی تۆ بتوانیت ڕەفتاری گونجاو لەگەڵ ئەنجامی گونجاو هەڵبژێریت نەوەک ئەوەی چونکە خاوەن کەسێتی میتر غەدرم لێ بکەن. لە مەکتەبی کەماڵدا ئێوە لە شوێنێکا وەستاون کە مافی هەڵبژاردنتان هەیە. ئێمە بە گشتی نیشانەکان لەگەڵ خودی بابەتەکەیا بە هەڵە وەرەگرین. بۆ نموونە ئەگەر ئێستا کەسێک بێت لێتان بپرسێت مەحموودی موعەزەمی کێیە؟ ئێوە چی نیشانەیەکی پێ ئەڵێن؟ ئەوەی کە لەسەر تەختەی شانۆکە ڕاوەستاوە. چاکەتی سورمەیی، بۆینباخی زیرەیی، کراسی کرێم، پانتۆڵی کرێم، پێڵاوی قاوەیی لە پیایە. باشە ئێستا ئەگەر کەسێکی تر لێرە بێت هەمان ئەم نیشانانەی هەبێت، ئایا ئەو مەحموودی موعەزەمییە؟ من ئەچم جلەکانم ئەگۆڕم و دێمەوە بە من ئەڵێی موعەزەمی کێیە ئەڵێم منم ئەڵێ نا ئەوەی چاکەتی سورمەیی لەبەر دایە و بۆینباخی بەستووە ئەڵێم منم کاکە ئەڵێ نا ئەوەی کە چاکەت و پانتۆڵێکی وای لەبەرایە. ئەزیزانم نیشانەکانی ئەم کەسە ئەمەیە خودی ئەم کەسە نییە مەحمودی موعەزەمی جلوبەرگەکانی نییە ئەمانە نیشانەی مەحمودی موعەزەمین ئێستا و لەم چرکەساتەیا. ئێوە نیشانەتان هەیە بۆ نمونە ئەڵێن ئەم پیاوە توندو تیژە ئەم خانمە توڕەیە ئەمە نامیهرەبانە ئەمە نیشانەکەیەتی خۆی نیە خۆی ئەو کەسەیە کە بڕیاری یاوە ئەم ڕەفتارە لە خۆی نیشان بات ئێمە بە گشتی ئەسیری بیرکردنەوەکانی خۆمانین بیرکردنەوە زادەی منە ڕەفتار هەڵبژاردنی منە ئەسیری بیرکردنەوەکانت مەبە. ئێمە ئێستا ئەسیری خزمەتکارەکەی خۆمانین. کەستان بینیوە خزمەتکاری خزمەتکارەکەی بکات؟ کێشەی ئێمە لەوەیایە کە ئەسیری بیروباوەڕەکانمانین، ئەسیری ڕەفتارەکانمانین، ئەسیری نەریتەکانمانین، ئەسیری دابەکانمانین، ئەسیری هەستەکانمانین. مەکتەبی کەماڵ ئەڵێ لە دیلێتی وەرە دەرەوە. تۆ کەسێکیت خەریکی هەڵەبژێریت، ئەڵێ کاکە باووباپیرانم هەروایان کردووە. ئاخر ئاوا نابێت وایان بە ئێمە وتووە. تۆ ئەوەت هەڵبژاردووە کە بیر و باوەڕی باپیرانت لەگەڵ خۆت بهێنی. تۆ ئەوەت هەڵبژاردووە درێژە بە مناڵی خۆت بەی، بیپچڕێنە. هەر وەک چۆن ناوچیان بڕیت تۆش بیبڕە. تۆ هەڵتبژاردووە. تۆ هەڵتبژاردووە کە وا بیر بکەیتەوە ئەمە دروستە. بەدبەخت نیت باوەڕت هێناوە و ئەوەت هەڵبژاردووە ئەگەر بەدبەخت بیت لە قازانجتە. ئەو کەسانەتان دیوە کە لە چاڵی مەینەتیا گیریان خواردووە؟ دایم ئاوایە. بەردەوام هەست کردن بە گوناه لەوانی دیکەدا بەدی ئەهێنن. سڵاو دایە، حاڵت چۆنە؟ دایە گیان هەر تۆ باش بیت منی تر حسابم ڕۆشتووە. لە ناوەڕاستی خۆشی و شادییەکە هەستی گوناهێکت تیا دروست دەکا ئوو هەرچی خۆشییە لە گەرووتەوە ئەیهێنێتە دەرەوە تۆ لەگەڵ ژن و مناڵەکانتا شاد بە من پیر بووم تازە یان خانمەکان خانم سەفەرەکەمان خۆش بوو. من لەبەر خاتری تۆ و مناڵەکان هاتم. ئەم ڕەفتارە هەڵمان بژاردووە، من ناڵێم هەڵەیە یان ڕاستە، پەیوەندی بە خۆیەوە هەیە. کەسێک ئەوەی هەڵبژاردووە کە هەمیشە وا بیر بکاتەوە ئەوانی تر زۆری لێکەن. هەڵی بژاردووە بۆ ئەوەی سیناریۆکەشی تەواو بێت، کەسێک ئەدۆزێتەوە کە زۆری لێ بکات. کەسێک ئەوەی هەڵبژاردووە کە بەردەوام ستەملێکراو بێت، کەواتە پێویستی بە ستەمکارێکە. ئەڕوا دەیدۆزێتەوە ئەگەر نەبێت پەروەردەیەکات ئەگینا دەورەکەی خراپە بێت تۆ واقیع ئەخوڵقێنی تۆ واقیع ئەخوڵقێنی بە هەڵبژارنەکانت هەر بەو جۆرەی مۆدێلی جلوبەرگەکانت هەڵبژێریت بۆچی ئەم جلوبەرگانە ئەپۆشم لەبەرئەوەی ئەمەوێت یارمەتی بینەران و بیسەرەکانم بەم خێراتر پەیوەندیم لەگەڵ بگرن و بزانن من چ جۆرە بیرکردنەوەیەکم هەیە قبوڵیانە بیسمیلا قبوڵیان نیە خواحافیز. ئەگینا من بە جلوبەرگێکی زۆر سادەشەوە ئەتوانم بە ڕێگەدا بڕۆم. کەسێتی ئەوە نییە کە تۆ خزمەتکاری بیرکردنەوەکانی خۆت بی. کەسێتی واتە من لێرەیا ڕاوەستاوم. ئەڵێی ئەم جلوبەرگە و هەڵیەبژێریت. ئەم ڕەفتارە ئەمڕۆ ئەنجامەی ئەم ئەم بیرکردنەوەیە، ئەم هەستە ئەم بیرکردنەوەی باش نییە ئەی خەمەلاوە. کاتێک هاتیت لەم بەرەوە ڕاوەستایت تۆ دەرهێنەری ژیانی خۆتی. ئەم قاچەیان قسەی خەڵکە ئەمەیان ترسە لە گۆڕان ئەمەیان ئەگەر نەکرا چی ئەمەیان من کەسێکی خراپ نیم ئێستا من چی ئەکەم بناغەی ژیانم لەسەر ئەمانە دائەنێم. ئێستا. من بناغەی ژیانم لەسەر ئەمانەیە پەسەند کردنی خەڵکی ئەگەر نەکرا چی ترسەکانی تر ئاوا بە لەرزە لەرز تۆ دێیت ڕەخنەم لێ ئەگری ئەڵێی من لەگەڵ ڕای تۆیا نیم بەخوا کاکە من من مەبەستم ئەوە نەبوو من من بۆچی چونکە خەریکی قاچێکیان ئەشکێنی ئەکەویتە سەر زەوی ناتەوێ بکەویتە سەر زەوی بەرگری ئەکەی. بەقوربانێ بم لە خزمەتتام ئەمر بکە ڕاست نەبیتەوە یاخوا. ئەمەیە بەرەو ڕوو وەسفی ئەکەیت و لە پاشەم لە زەمی ئەکەیت وەسفی ئەکەیت چونکە ئەترسی قاچێکیان بشکێ و بکەویتە سەر زەوی با نەڵێن کەسێکی خراپە نەڵێن کەسێکی خراپە ڕێک و پێک نییە یان بۆ نموونە کەسێکی باش نییە دایک و باوکێکی باش نییە ئەسڵەن پێی خۆش نییە من داواتان لێکەم تکایە بکەون بجوڵێن. ئەمانە دروستکراوی خۆتن دروستکراوی خۆتن خۆت دروستت کردوون بیخەرە لاوە وەرە سەر زەوی. نە ناچاری کۆبوونەوە ساز بکەی، نە ناچاری ماستاو بکەی، نە ناچاری خۆو بچووک بکەیتەوە. ئازادی، هەر بەو جۆرەی بەدی هێنراوی. ئەمە ژیانە، ئەمە ژیانە، سەیرکە. بڕۆ پێشەوە مەترسە، سەیرکە چەند ئازادی. وە گوتم لێیان نام. گریام، بەڵام دوایی خۆشحاڵ بووم. بە لەقە لێیان نام، وتم بۆچی لێمەدەی؟ ئێ چەند جێگەیەکی خۆشە. ئەمە ئەو ڕووداوەیە کە ڕۆژ بە ڕۆژ، سات لە دوای سات خەریکە لە ژیانی ئێمەیا ڕووئەدات. مناڵ یەتە دونیاوە چی ئەکات؟ بیڵێن لاسایی مناڵ بکەنەوە. بڵێن بۆچی ئەگری؟ چونکە ترساوە. شوێنێکی دڵنیای هەبوو، هەموو شتێک ئامادە بوو. ئێستا ئەبێ خۆی هەناسە بات، خۆی خواردن بخوات. بەڵام ئێوە ئەزانن ئەگەر مناڵ زیاتر لە ماوەیەک لە سکی دایکیا بمێنێتەوە چی ئەبێ؟ ئەمرێ. دایکەکەش ئەمرێ. مناڵ گەورە ئەبێ. ئەیانەوێ بیبەم بۆ قوتابخانە. نا نا نا من دایکمەوێ من دایکمەوێ سینەی دایکێک گرێ. بۆچی؟ ئەترسێ لە گۆڕان ئەیەوێ هەر لەو شوێنەی خۆیا بمێنێتەوە نەگۆڕێ بەڵام دونیا پاڵی پێوە ئەنێت ئەبێ سینەی دایکی جێ بێڵێت ئەبێ بێتە خوارەوە خۆی بە ڕێگەیا بڕوات دوایی ئەچێ بۆ قوتابخانە ئا من دایکم ئەوێ بەڵام دایکی بەو پەڕی خۆشەویستیەوە ئەبێ بینێرێت بۆ قوتابخانە لەگەڵ هاوڕێیانی تازە ئاشنا ئەبێت لە ماڵ دێتە دەرەوە زەماوەند ئەکا ئەگری مناڵی ئەبێ ئەگری سەرقاڵ ئەبێ ئەگری ماڵێک واز دێتەوە هەر ئەگری پیشەی تازە وەرەگرێ ئەگری خانم دیسان ئەرکێکی تازەیان نا بە سەرما خەریکە باشتر ئەبێ لەگەڵ کەسانی تازە ئاشنا ئەبێ خەریکە ڕەهەندی تازەی ژیان ئەزموون ئەکات بەڵام ئەگری دواجاریش کاتێک ئەمرێت لەگەڵ ئەوەی باوەڕی بەو دونیا هەیە دیسان ئەگری. پاش ماوەیەک ناچار ئەبن گۆڕان قبوڵ بکەن وەک ئەوەی کە زەواج ئەکات ئەچێت بۆ قوتابخانە سینەی دایکی بەرەدات باوەشی دایکی جێ ئەهێڵێ دەستەی سێهەم خۆیان ئامادە ئەکەن بۆ گۆڕان ئێوە لە دەستەی سێهەمن ئەمەوێ بەڵێنم پێ بەن کەوا ئەکەن ئێوە نەوەک گۆڕان بەلاتانا تێناپەڕێ نەوەک بەرگری ناکەن نەوەک خۆتان بۆ گۆڕان ئامادە ئەکەن ئێوە ئەڕۆن بۆ ئەوەی گۆڕان بەدی بهێنن خواتان لەگەڵ. ئەڵێ تاکوێ ئەبێ بچینە پێشەوە تاکو کاتی مردن.